بەناوی خوای بەخشندەی میهرەبان. ئەڵقەی سیانزە، ئیبن دوغنە ئەبوبەکر پەنا ئەدات لە کاتی گوشارە توندەکەی قوڕەیشدا بۆ سەر کوڕانی بەنی هاشم و بەنی موتەڵیب، لێرەدا ئەبوبەکر دوای ئەو ئازاردانە ناچار بوو بە بەجێهێشتنی شاری مەککە و، ئەبوبەکر دەرچوو بۆ کۆچکردن بەرەو حەبەشە تا گەیشتە بورکولغەمەد، عائیشە ڕەزای خوای لەسەر بێت دەیگێڕێتەوە و دەفەرموێت، کاتێ موسڵمانان تووشی بەڵای سەخت هاتن، ئەبوبەکر دەرچوو بۆ کۆچکردن بەرەو حەبەشە تا گەیشتە بورکولغەمەد، کە شەوێک یان دوو شەو دوورە لە مەککەوە، لەوێ ئەبو دوغنەی پێگەیشت کە سەرۆکی ئەحابیشەکانە و پێی ڕاگەیاند، دەتەوێ بۆ کوێ بچیت؟ ئەبوبەکریش وتی لە مەککە دەریان کردووم و ئازاریان داوم و گوشاریان خستۆتە سەرم دەمەوێت بگەڕێم بە زەویدا و خوا بپەرستم ئەبوو دۆغنەوتی یەکێکی وەکو تۆ ئەی ئەبوو بەکر هەرگیز دەرناچێت و دەریش ناکرێت واللهی تۆ هۆزەکەت دەڕازێنیتەوە تۆ یارمەتی نەبوونیان دەدەیت سەردانی خزمانت دەکەیت و لا دەکەیتەوە لە بێنەوایان خزمەتی میوان دەکەیت و لە هەموو کارێکی چاکەدا دەستی یارمەتی پێش دەخەیت بگەڕێرەوە من داڵدە دەدەم هیچیان ناتوانن هیچت لێ بکەن بگەڕێرەوە لە شاری خۆتدا خی خۆت بپەرستە پاشان ئەبوو دوغنا خۆی ئامادە کرد و لەگەڵ ئەبوو بەکردا بەجووتە گەڕانەوە بۆ مەکە و کاتێ ئێوارەدا هات ئەبوو دوغنە بە ناو پیاوماقولانی قوڕیشدا گەڕا و پێیوتن هۆ کۆمەڵانی قوڕیش من کوڕی ئەبوو قەحافە ئەبوو بەکرم داڵدە داوە هیچ کەسێک بۆی نییە هیچ بکات بەرامبەری تەنها چاکە نەبێت ئەبوو بەکر پیاوێکە هەرگیز نابێت دەربکرێت و دەریش ناکرێت ئایا ئێوە پیاوێک دەردەکەن کە دەستی یارمەتی درێژ دەکات بۆ بێنەوایان و پەیوەندی خزمایەتی دەگەیەنێ و ڕێز لە میوان دەگرێت و لە هەموو کارێکی چاکەدا دەست پێشخەری دەکات قوڕەیشەکان پەنادانی ئەبوبەکریان لە لای ئەبودوغنەوە قبوڵ کرد و هیچیان نەکرد بەرامبەر ئەبوبەکر بەڵام بە ئەبودوغنەیان وت بە ئەبوبەکر بڵێ با خواکەی خۆی بپەرستێت لە ماڵەکەی خۆیدا و بە ئارەزووی خۆی نوێژی تیا بکات و قورئانی تیا بخوێنێتەوە بەڵام ئازارمان نەدات و بە ئاشکرا ئەمانە ئەنجام نەدات ئێمە لەوە دەترسین کە ئافرەتەکانمان و کوڕەکانمان لە خشتە بەرێت ئەبوو دوغنەش ئەمانەی بە ئەبوبەکر وت ئیتر لەو کاتەوە ئەبوبەکر لە ماڵەکەی خۆیدا نوێژیە کرد و قورئانی دەخوێند دەفەرمێت ئەوەندەی پێ نەچوو ئەبوبەکر خۆی نەگرت لە پەنای خانوەکەیدا لە حەجون لە بەنی جومەح لەو لای شاری مەککەوە مزگەوتێکی دروست کرد و بە ئاشکرا قورئانی تیا خوێند و هەموو ئافرەتانی قوڕەیش و کوڕانیان کۆ دەبوونەوە لێی و تەماشایان دەکرد ئەبوبەکر پیاوێکی دڵنەرمی دڵناسک بوو فرمێسکی چاوی پێ نەدەگیرا هەموو منداڵان و کۆیلەکان دەهاتن سەیریان دەکرد و سەریان دەسوڕما لە هەڵس و کەوتەکانی ئەمەش بێ بڕواکانی قوڕیشی ترساند تاوایان لێهات نوێنەریان نرد بۆ لای ئەبوو دوغنە و بانگیان کرد کە بێت بۆ مەکە و وتیان ئەبوو بەکرمان پەنادا بە پەنادانی تۆ بە مەرجێک کە خوای خۆی بپەرستێت لە ماڵەکەی خۆیدا. ئێمە پەنامان نەداوە بە ئاشکرا قسەمان پێ بڵێت و ئازارمان بدات بەو قسانەی کە بۆ محەممەد هاتووە، بەڵکو لەوەش زیاتری کردووە و مزگەوتێکی لە پەنای ماڵەکەی خۆیدا دروست کردووە و بە ئاشکرا نوێژی تیاکا و قورئانی تیا دەخوێنێت. ئەو پیاوە گەر قورئان بخوێنێت و نوێژ بکات دڵی نەرم دەبێت و دەست دەکات بە گریان، بەو گریانە دەبێتە جێی سەرنجڕاکێشان، لەوە دەترسین کە ژنان و مناڵان لە خشتە بەرێ. ئەگەر پێی خۆشە لە ماڵی خۆیدا چی دەکات با بیکات، ئەگەر پێی خۆش نییە و دەیەوێت بە ئاشکرا بیکات، ئەوا داوای لێ بکە با پەنادانەکەت بۆ بگێڕێتەوە، بەڵام بە هیچ جۆرێک ڕازی نابین ئەبوو بەکر بە ئاشکرا ئەو کارانە ئەنجام بدات. عائیشە، ڕەزای خوای لەسەر بێت، دەفەرموێت، ئیبن دوغنە هات بۆ لای ئەبوو بەکر و وتی، بیرتە ئەوەی لەسەر ڕێکەوتبووین چی بوو؟ یان ئەوەتە لەسەر ئەوە بەردەوام بە، یان ئەوەتانێ پەنادانەکەم بۆ بگێڕەوە. من پێم خۆش نییە عەرەب ببیستێ یەکێکم پەنادابێت و ئەویش پەنادانەکەی شکاندبێت من پەنام نەداویت بۆ ئەوەی ئازاری قەومەکەت بدەیت ئەوان حەزیان لەو جێگە و کارە نییە کە تۆ ئەنجامیە دەی بچۆرەوە ماڵی خۆت چی تیاکەی بیکە ئەبوو بە کرد فەرمووی پەنادانەکەت بۆ دەگێڕمەوە و ڕازی دەبم بە پەنادانی خوا و وتی دەباشە پەنادانەکەم بۆ بگێڕەرەوە ئەبوبەکر فەرمووی، پەنادانەکەی تۆم بۆ لات گێڕایەوە و ڕازیم بە پەنای خوا، ئیبن دوغنە چوو بۆ لای کۆمەڵانی قوڕەیش و وتی، ئەی کۆمەڵانی قوڕەیش، ئەبوبەکر پەنادانەکەی بۆ گێڕامەوە، ئیتر ئارەزووی خۆتانت چی دەکەن بیکەن، هێشتا پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەو ڕۆژەدا هەر لە مەککە بوو. هاتنی پیاوماقوڵانی قوڕەیش بۆ لای ئەبوو تاالب لەسەر مەرگدا ئبن و ئیسحاق دەفەرمێت کاتێ ئەبوو تاالب نەخۆش کەوت قوڕیش پێیان گەیشت کە نەخۆشیەکەی سەختە هەندێکیان لە ناو خۆیاندا بە هەندێکیان وت حەمزە و عومەر موسڵمان بوون و ئاینەکەی محەممەد بڵاو بۆتەوە بە هۆزەکانی قوڕیشدا با هەمومان بچین بۆ لای ئەبوو تاالب بۆ ئەوەی شتێکمان بۆ وەرگێت لەو برازایی یان شتێکی بدەینێ واللهی دەترسین سبینێ سەروەریمان لەدەست بچێت بەم شێوەیە چون بۆ لای ئەبوو تاالب بۆ ئەوەی پەیمانێک وەرگن لە پێغەمبەر درودی خی لەسەر بێ و ڕێکەوتە نامەیەکی لەگەڵ ئەنجام بدەن بە ئامادەبوونی ئەبوو تاالب کە لەسەر مەرگدا بوو بەسەر هاتەکە هاوەڵی پایەبەرز ئیبن عباس ڕزای خۆی لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت هەندێک لە پیاوماقلانی قوڕیش چوونە لای ئەبوو تاالب لەوانە عقبەی کوڕی ڕەبیعە شەیبەی کوڕی ڕەبیعە ئەبوو جەهلی کوڕی هیشام ئومەیەی کوڕی خەلف ئەبوو سوفیانی کوڕی حرب لەگەڵ هەندێ لە سەرکردەکانی تردا وتیان ئەی ئەبوو تاالب خۆت باش دەزانیت کە چەندە ڕێزی تۆمان لا گەورەیە تۆش وا نەخۆش کەوتویت و لەسەر جێگەی ئێمە ترساوین لەوەی کە لەو نەخۆشیەدا تیا بچیت و دەزانیت چی هەیە لە نێوان ئێمە و برازاکەتدا بانگی بکە و شتێکمان بۆی لێوەرگرە وە شتێکیش لە ئێمە وەرگرە بۆ ئەو باوازمان لێ بێنێت و ئێمەش وازی لێ بێنین ئەو دوور کەوێتەوە لە خۆمان و ئاینمان تا ئێمەش دوور کەوینەوە لە خۆی و ئاینەکەی ئەبوو تاالب نردی بە شوێن پێغەمبەردا درودی خوای لەسەر بێ پێغەمبەریش هات و پێیوت ئەی برازا ئەمانە سەرکردەکانی هۆز و خزمانی خۆتن کۆبوونەتەوە بۆ ئەوەی شتێکت بدەنێ واتە داواکاریت چییە؟ پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەی مامە تەنها یەک شتم بدەنێ دەبن بە سەرکردەی عەرەب و عەجەمیش سەرانەیان پێدەدەن ئەگەر ئەو وشەیە بڵێ ئەبوو جەهلیش بە خۆشحاڵانەوتی ئەوە دەوشەش بۆ تۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بڵێن لا ئیلاها إلا الله و واز بهێنن لەو بتانی کە دەیپەرستن مشتیکەکان دەستیان کرد بە چەپڵە لێدان وتیان ئەی محەممەد، دەتەوێت خواکان بکەیت بە یەک خوا؟ ئەمە شتێکی زۆر سەیرە، ئیتر هێندێکیان بە هێندێکیان دەوت، وەڵاهی ئەم پیاوە هیچ شتێکتان پێ نادات لەوەی کە ئێوە دەتانەوێت، بڕۆن وازی لێ بێنن لەسەر ئاینی باوک و باپیرانتان بەردەوام بن. هەتا خوای گەورە یەکلایی دەکاتەوە لە نێوان ئێوە و محەممەددا. پاشان ڕۆیشتن. هەروەها ئیبن عباس ڕزای خی لەسەر بێت دەفەرمێت ئاەتی ساد والقورآانی ذذکر بەلی الذيە کەفەڕ و فی عزەتی وەشیقاق سەبارەت بەو کۆڕ و کۆمەڵە لە کاتی سەرمەرگی ئەبوو تاالبدا هاتە خوارەوە کە ئەبوو جەهل و کۆمەڵەکەی بەرپەرچی پێغەمبەریان درودی خی لەسەر بێ دایەوە مردنی ئەبوو تاالب ئەبو تالیب یەکێک بوو لە هەرە دڵسۆزانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەردەوام پەنای پێغەمبەری دەدا و پارێزگاری لێ دەکرد و بە هەموو جۆرێک پشت و پەنای دەگرت بەڵام ئەبو تالیب سەر ڕای ئەم هەموو کارە باوەڕی بە پەیامی پێغەمبەر نەبوو درودی خوای لەسەر بێ و بە هیچ جۆرێکیش دژایەتی پێغەمبەری نەدەکرد و بە درۆشی نەدەخستەوە بەڵکو لە هەموو جێیەک باسی خۆی و هاوەڵانی و ئاینەکەی بە چاکە دەکرد بەڵام بێ باوەڕ بوو. لە حەبەی عەرەنیەوە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت، ئیمامی عەلیم بینی لەسەر مینبەر پێدەکەنی جارێکیان ئەوەندە پێکەنی کە قەت نەمدیوە ئەوەندە پێبکەنێت بە جۆرێک دانەکانی هەمووی دەرکەوتبوو. فەرمووی، قسەیەکی ئەبو تالیبم بیرکەوتەوە، جارێک من و پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە بەتن نەخلە نوێژمان دەکرد. هات بەڕووماندا و بینی چۆن نوێژ دەکەین و چی دەڵێین و دوای تەواوبوونی نوێژەکەمان، پرسیاری لێ کردین و وتی ئەوە چی دەکەیت ئەی برازام پێغەمبەریش درودی خی لەسەر بێ بانگی کرد بۆ لای ئیسلام و ئیسلامی پێڕاگەیاند ئەبوو تاالب وتی ئەمەی ئێوە دەیکەن خراب نییە ئەوەشی دەیڵێن هەر خراب نییە بەڵام واللهی هەرگیزا و هەرگیز دوامەوە بەرز نابێتەوە بەسەر سرمدا دەفەرمێت بەو قسەی ئەبوو تاالب بوو کە زۆر پێکەنینم هات سەیرم لێ دەهات کە ئەو قسەی کرد پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە سەرەمەرگی ئەبوو تاالبدا زۆر بە دڵسۆزانە داوای لێکرد بۆ ئەوەی شایەتمان بهێنێت و بەر شەفاعەتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بکەوێت و بە بەهشت شاد ببێ بەڵام هەر باوەڕی نەهێنا ئەم بەسەرهاتەش مسەیەبی کوڕی حەزن ڕزای خوای لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت لە کاتی سەرەمەرگی ئەبوو تاالبدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات بۆ لای و بینی ئەبو جەهلی لایە لەگەڵ عەبدوڵای کوڕی موغیرە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو، ئەی مامە! تۆ لە هەموو کەس زیاتر مافت بەسەر منەوە هەیە و لە هەموویان چاکتر بووی بۆم، تۆ زیاتر لە دایک و باوکم مافت هەیە بەسەرمەوە، بڵێ، لا الە الا اللە، ئەو وشەیە بڵێ تا تکا کردن بۆت لەسەرم پێویست بێ، ئەبو جەهل و عەبدوڵا ڕوویان کردە ئەبو تالیب و پێیان وت، ئای ئەبو تالیب! ئایا دەتەوێت واز لە ئاینی عەبدولموتەلیب بێنیت؟ پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بەردەوام ئەم وشەی دەدا بە گوێیدا، ئەوانیش بەردەوام ئەو وشەی خۆیان دەدایەوە بە گوێیدا تا دوا وشەی ئەبو تالیب ئەوە بوو کە وشەکەی ئەوانی دووبارە کردەوە. لە ڕیوایەتێکی تردا ئەبو تالیب وتی، ئەگەر لەبەر ئەوە نەبێت کە قوڕەیش بیکەن بە عەیبە بۆم و بڵێن لە ترسی مردن ئەم وشەی وتووە، ئەگینا لەبەر دڵی تۆ دەموت، بەڵام من لەسەر ئاینی عەبدولموتەلیبم ئەوە بوو مرد و ڕازی نەبوو کە بڵێ لا ئیلە ئیلەڵڵا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی وەڵام وەڵڵاهی داوای لێخۆشبوونت بۆ دەکەم تا خوا ئەم کارەم لێ قەدەغە دەکا و ڕێگەم پێنادا لە ڕیوایەتێکدا دەفەرموێت پێیوت خوا لێت خۆش بێت وهو اعلم بالمهتدین ابو طالب بەم شێوەیە مرد و شایەتومانیشی نەهێنا بە تاک و تەنهایی خوا ابو طالب دەبێت دوای مردنی کێ بیشارێتەوە چونکە تەنها ئیمامی علی لێرەیە و جعفەری برای لە حەبەشەیە ئیمامی علی ڕزای خی لەسەر بێت خۆی بۆمان دەگەڕێتەوە و دەفەرمێت کاتێ ئەبوو تاالب وەفاتی کرد هاتم بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ و پێم وت مامە پیرەکەت مرد کێ بیشارێتەوە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بڕۆ بیشارەوە و هیچ مەکە تا دێیتەوە بۆ لام منیش وتم لەسەر هاوتا بڕیاردان مردووە فەرمووی بڕۆ بیشارەوە ئینجا ڕۆیشتم شاردمەوە و هاتمەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەویش پێی وتم بڕۆ خۆت بشۆرە و هیچ نەکەیت تا دێیتەوە لام منیش چوم خۆم شت و هیچم نەکرد تا هاتمەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئینجا هەندێ دوعای بۆ کردم کە لەلام شیرین تر بوو لە وشترە سوور و ڕەشە قەڵەوەکان لە پاداشتی ئەو هەموو چاکەی ئەبوو تاالب کە کردی سەبارەت بە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە بەرگری و بەگژا چوونەوەی کافرانی قوڕیش و دژمنکاریەکانیان بەرامبەر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ وەسەر ڕای شعرە جوانەکەی کە بەناوبانگە بە ئەلقەسیدە لامیە کە لە مەتحی پێغەمبەردا درودی خی لەسەر بێدایناوە و لە شعرەکانیدا بە خراپە باسی هاوبەش پەیداکەران دەکا و لایەنی چاکەی مسوڵمانان باس دەکات و دووپاتی دەکاتەوە کە محەممەد ڕاستگۆیە و هەرگیز درۆی نەکردووە بۆیە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ تکای بۆ دەکات لە ڕۆژی قیامەتدا کە سزاکەی لەسەر سووک بکرێت عباسی کوڕی عبدول متەلیب برای ئەبوو تاالب بە پێغەمبەر درودی خی لەسەر بێ دەڵێت ئایا هیچ سوودێکت بە ئەبو تالب گەیاندووە؟ چونکە ئەو یارمەتی دەدایت و توڕە دەبوو لە پێناوی تۆدا، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، بەڵێ. دۆزیمەوە لە ناوەڕاستی دۆزەخدا بوو، من دەرم هێنا بۆ لای تەنکایی و قەراغی ئاگری دۆزەخ، لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، بەڵکو تکاکردنی من لە ڕۆژی قیامەتدا سوودی پێ بگەیەنێت و بکرێتە پارچەیەک ئاگر کە تاقولە پێی دەگرێتەوە و دەماغی دەکڵێنێت و ئەگەر من نەبوومایە لە قوڵایی دۆزەخدا دەبوو لە پاداشتی ئەو هەموو چاکەیەی کە کردی بەرامبەر بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ سوکترین سزا دەدرێت لە ناو خەڵکانی دۆزەخدا هەر لە ئیبن عباسەوە ڕزای خوای لەسەر بێت دەیگەڕێتەوە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی سوکترین سزا دراوی ناو دۆزەخ ئەبوو تاالبە کە دوو نەعلی ئاگرینی بە قازدا کراوە و دەماغی دەکوڵێنێت. وەفاتی خەدیجەی کچی خوەیلد ئبن و ئیسحاق دەفەرمێت خەدیجە و ئەبوو تاالب لە یەک ساڵدا وەفاتیان کرد بە مردنی خەدیجە ناخۆشیەکان لەسەر پێغەمبەر درودی خی لەسەر بێ زیادی کرد چونکە یاریدەدەرێکی ڕاستگۆ بوو بۆ ئیسلام و بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێت ئیمامی حاکم دەفەرموێت مردنی خەدیجە دوای ئەبوو تاالب بوو بە سێ ڕۆژ بەڵام ئیبن و جەوزی دەفەرمێت ئەبوو تاالب و خەدیجە مردن ماوەی نێوانیان تەنها مانگێک و پێنج ڕۆژ بوو ناڕەحەتی و بەڵایەکی زۆر سەخت بوو لەسەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ تا ناچار بوو تەنها لە ماڵەوە بێت و نەیەتە دەرێ و قڕیش ئەوەی کە نەیان دەوێرا پێشتر بیکەن بەرامبەری لەوە بەدواوە ئەنجامیان دەدا. بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت قوڕەیش هەمویان ترسنۆک بوون هەتاکو ئەبو تالیب وەفاتی کرد خەدیجەی خێزانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ماوەیەکی زۆر ژیانی لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بردۆتە سەر و هیچ ژنێکی بەسەردا نەهێناوە و هەموو مناڵەکانی تەنها لەو ئافرەتە بەڕێزەیە بێگومان زۆر بە چاکە باسی دەکرد و لە چاکێتیدا خی گەورە پلەی تایبەتی بۆ داناوە لە ئەبو هورەیرەوە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت جبریل سەلامی خوای لەسەر هات بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و وە فەرمووی ئەی محەممەد ئەوە خەدیجەیە دێت بۆ ئێرە قاپێکی پێیە و خواردنی تێدایە یان ئاوی تێدایە ئەگەر هات بۆلات سەلامی پێ بگەێنە لەلایەن خواوە و لەلایەن منیشەوە سەلامی پێ بگەێنە واتە خوا سەسلام لە خەدیجە دەکا و سەلامی منیشی پێ بگەێنە و مژدەشی بەرێ بە کۆشکێک لە بەهەشتە کە ناڕەحەتی و غەڵبەغەڵبی تیا نییە خەدیجەش لە وەڵامدا فەرمووی خوای گەورە سەلامە و سەلامیش لە جبریل بێ و سەلام و ڕەحمەت و بەرەکەت لە تۆش بێت ئەی پێغەمبەری خوا هەروەها خەدیجە ڕەزای خوای لەسەر بێ یەکێک لە ئافرەتە هەرە بەڕێزەکانی ئەهلی بەهەشتە لە دنیادا لە ئیبن عەباسەوە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ چوار هێڵی کێشا لە زەویدا و پاشان فەرمووی، دەزانن ئەم چوار هێڵە چین؟ فەرمووی، چاکترین ئافرەتانی ئەهلی بەهەشت خەدیجەی کچی خوەیلد و فاتیمەی کچی موحەممەد و مەریەمی کچی عیمران و ئاسیای کچی موزاحیمی ژنی فیرعەونە. بێگومان پێغەمبەر دروودی خوای لەسەر بێ هەرگیز باسی خەدیجەی فەرامۆش نەکردووە و لە یادی نەچووە، زۆر جاریش لای عائیشە گێڕاویەتیەوە، عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر باسی خەدیجەی بکردایە زۆر بە چاکی باسیە کرد منیش ڕۆژێک تووڕە بووم لەو قسەیە وتم ئەوە ئەوەندە بۆ باسی دەکەیت ئافرەتێکی لێو سووری پیر بوو خی گەورە لەوە چاکتری پێبەخشیوی پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی خی گەورە لەوە چاکتری پێبەخشیوەم باوەڕی پێهێنام کاتێ خەڵکان باوەڕیان پێ نەهێنام و بەڕاستی خستمەوە کاتێ خەڵکان بە درۆیان خستمەوە بە ماڵ و بە نەفسی خۆی پشگیری کردم کاتێ خەڵکان دژم وەستان وەخوای گەورە لەو مناڵی پێبەخشیم و لە هیچ ژنێکی تر مناڵی پێ نەبەخشیوم هەروەها پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەک ڕێزگرتنێک لە خەدیجە ڕێزی لە خزم و دۆستەکانیشی دەگرت لە دوای مردنی. عایشە ڕەزای خوای لێبێ دەفەرمێت، دڵپیس نەبووم بەرامبەر بە یەکێ لە خێزانەکانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوەندەی کە دڵپیس بووم بەرامبەر بە خەدیجە هەرچەندە نەشم دیبوو لە ژیانمدا بەڵام لەبەر ئەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێ زۆر جار باسی دەکرد و و هەندێ جار ئەگەر مەڕی سەر بڕایە پارچە پارچەی دەکرد و دەینارد بۆ هاوڕێکانی خەدیجە و و هەندێ جاریش پێم دەوت دەڵی ئافرەت نییە لەم سەر دنیادا تەنها خەدیجە نەبێت پێغەمبەریش درودی خی لەسەر بێدەی فەرموو خەدیجە ئاوها بوو ئاوها بوو و منداڵیشم لی هەبوو دوایی وەفاتی خەدیجە پێغەمبەر درودی خوای لەسەر بێ عیشەی کچی ئەبوو بەکری مارە کرد و نەیگواستەوە بەڵام سەودەی کچی زەمعی مارە کرد و لەوێ گواستەوە پێش ئەوەی عیشە بهێنێت وەخوای گەورە سێجار عیشەی نیشانی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ لە خەودا لە پێش مارەکردنیدا فریشتەیەک لە پارچەیەک ئاوریشمدا هێناوێتی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ خاتوعاایشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر پێیوتم تۆم بینی لە خەودا سێ شەو فریشتەیەک تۆی دەهێنا بۆ لام لە ناو پارچە ئاوریشمێکدا و دەیوت ئا ئەمە خێزانەکەدا منیش ئاوریشمەکەم بەسەر دەم و چاوتەوە لا دەبرد و تەماشام دەکرد تۆ بوویت منیش دەموت ئەگەر ئا ئەمە لای خواوە بێت دەیهێنێتە دی بەسەرهاتی خوازبێنیکردنی خاتوعاایشە و سەودا بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێت ئایشە ڕزای خی لەسەر بێت دەفەرمێت کاتێ خەدیجە وەفاتی کرد خەولەی کچی حەکەمی کوڕی ئەو قەس خێزانی عوسمانی کوڕی مەزغون هاوەڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە مەککە بە پێغەمبەری وت سەڵ الله عليه وسلم ئەی پێغەمبەری خوا بۆ ژن ناهێنیت پێغەمبەر درودی خوای لەسەر فەرمووی کێ ئەوی ژووتی ئەگەر ویستت لێیە کچ هەیە و ئەگەر ویستت لێ هەبێت ژنیش هەیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی کچەکەیان کێیە وتی کچی خۆشەویستترین دروست کراوە لای تۆ ئایشەی کچی ئەبوو بەکرە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی ژنەکە کێیە ئەویش وتی سەودەیە کە باوەڕی پێت هێناوە و شوێنت کەوتووە لەسەر ئەو باوەڕەی کە تۆ لەسەری پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو بڕۆ خوازبێنی هەردووکیانم بۆ بکە دەفەرمێت چوون بۆ ماڵی ئەبوبەکر ئۆم ڕوومانی دایکی عیشە لە ماڵ بوو پێم وت ئەی ئۆم ڕوومان ئای لەو دەرگا خێر و بەرەکەتەی کە بەڕووی ئێوەدا کراوەتەوە ئەوە تا پێغەمبەر درودی خی لەسەر بێ منی نردووە بۆلاتان تا خوازبێنی عیشە بکەم ئۆم ڕوومانی ژووتی خۆزگە دەخوازم بەڵام چاوەڕێکە تا ئەبوو بەکر دەگەڕێتەوە ئەوە بوو ئەبوو بەکر گەڕایەوە و خەولە پێیوت ئەی ئەبوو بەکر خی گەورە چ دەرگایەکی خێر و بەرەکەتی بە ڕووتاندا کردوتەوە پێغمبەر درودی خی لەسەر بێ نردومی تا خوازبێنی ئایشە بکەم ئەبوو بەکری ژووتی ئایا بۆی دەشێت چونکە ئایشە کچی براکەیەتی دەفەرمێت ئەویش گەڕایەوە بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ و قسەکەی ئەبوو بەکری بۆ گەڕایەوە پێغمبەریش درودی خی لەسەر فەرمووی بڕۆرەوە بۆ لای و پێی بڵێ تۆ برامی لە ئیسلامدا ئەویش دەشێ بۆ من دەفەرمێت چووە بۆ لای ئەبوو بەکر و پێڕاگەیاند و ئەبوو بەکری ژووتی با پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەشریف بهێنێت لە ڕیواەتێکی تردا دەفەرمێت کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات ئەبوو بەکر پێی فەرموو من برای تۆم پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی تۆ برای منی لە ئاینەکەی خوا و کتێبەکەی خوادا و ئەویش حەڵاڵە بۆ من و پێغەمبەر درودی خوای لەسەر بێ عائیشەی مارە کرد لە ڕیواەتێکی تردا دوای ئەوە خەولە خێزانی عوسمانی کوڕی مەزغون ڕۆیشت بۆ لای سەودە و پێیوت ئای سەودا خی گەورە چ خێر و بەرەکەتێکی بەڕوودا کردوێتەوە وتی چی بووە ئەویش وتی پێغەمبەر درودی خی لەسەر بێ نردومی بۆ لای تۆ خوازبێنیت بکەم ئەویش وتی خۆزگە دەخوازم بەڵام بچۆ بۆ لای باوکم و ئەوەی بۆی هاتوویت پێی ڕابگەێنە دەفەرموێت باوکی پیاوێکی بە ساڵاچووی پیر بوو نەیدەتوانی تەنانەت بچێت بۆ حەج خەولە دەفەرمێت چوومە ژوورەوە بۆ لای و سڵاوم لێ کرد ئەویش وتی ئەوە کێیە وتم خەولەی کچی حەکیمە وتی ها چیت دەوێت منیش وتم محەممەدی کوڕی عەبدوڵا نردومی بۆ لای تۆ تا سەودەی بۆ خوازبێنی بکەم ئەویش وتی هاوشانێکی بەڕێزە هاوڕێکەت دەڵێت چی خەولە ژووتی ئەویش پێی خۆشە باوکی سەودەژوتی بچۆ بۆم بانگ بکە منیش چوون بۆم بانگ کرد و پێیوت کچەکەم محەممەدی کوڕی عبدوڵای کوڕی عبدولمتەلیب دەیەوێت خوازبێنیت بکات محەممەدیش پیاوێکی هاوشانی بەڕێزە پێت خۆشەمارت بکەم بۆ محەممەد ئەویش وتی بەڵێ باوکی سەودەژوتی دەبچۆم حەمەدم بۆ بانکە پێغم بەردرودی خی لەسەر بێهات و باوکی ڕازی بوو پێغەمبەر درودی خوای لەسەر سەودەی مارە کرد و گواستیەوە هاوڕێمان بن بە پشتیوانی خوای گەورە لە ئەڵلقەی داهاتوودا باز لە چوونی پێغەمبەر دەکەین درودی خوای لەسەر بێ بۆ شاری تائیف.